و بتوانێ بە گریانەوە خواحافیزی لە خێزان و گوند و مناڵیتی خۆی بکات و بەرەو جیهانی نادیار بڕوات کە هیچ شتێک لە بارەیەوە نازانێت. بەو ڕێگایە دابڕ تا دەگەیتە شاری لۆکانۆ. لەوێ ئەمبینیتەوە لە کۆگای پشیلە. هەندێک کاری تایبەتیم هەیە، دوایی دێمەوە لات. ئاخر من نازانم. بڕۆ کۆگای پشیلە، زوو کە دای ئەوەت لەبیر نەچێ. بەڵام وا زۆر زەحمەتە هەرچەندە من ناتوانم تۆ لێرە بەجێ بهێڵم چیت لێ بکەم بیکۆرۆ چیت لێ بکەم تۆش دەتەوێ لەگەڵی بێ بۆ میلانۆ زۆر باشە ڕێک کەوتین پاش کەمێکی تر بەیەکەوە ڕۆین یەڵا با بەیەکەوە نان بخۆین. ئەوە چ قەوماوە. ئەوە دزی کردیە. تخوا بەرم دە من دز نیم بۆ تێم ناگەی بەخوا من دز نیم. بەرم نادە بە تۆ شێوەکانم نەدەیەوە. بەخوا من هیچم نەدزیوە پێم باوەڕ بکە. دەتدە بە دەست پۆلیس. دەبیەوە لەو منداڵەی گەڕێ با بەرگری لە خۆی بکا. ئەوە من بە چاوی خۆم دیتم سێوی لە من دزی بڕو بیانوومی جناوێ. عارەبانەکەم پڕ بوو لە سێو، تەمەشا کە ئێستا کوو بەتاڵ بووە. ئەو منداڵە سێوەکانی منی دزی و خواردی. لە لۆکارنۆ خۆی بە عارەبانەکەیەوە کرد و خۆی لە بن پردەکەی نابوو هەموو سێوەکانی خوارد. دەی ئیعتراف کە ئەتوو خەڵکی ڕۆکاربۆی نی؟ نەخێر من لە گوندی سۆرنای چیایی بە پێ هاتووم و ئێستاش دەچمە لۆکارنۆ تخوا من نەنوسیوە باوەڕم پێ بکە. دەزانم ئەتو لەلای پۆلیس ئیعتراف دەکەین. بوەستن ئەو بێ تاوانە. ئێستا من بۆتان دەسەلمێنم. پێڵاوەکانی بە قوڕن ئەمەش مانای ئەوەیە لە ژێر باران ڕۆیشتوە. ئەو ئەگەر لە ژێر پەردەکە خۆی بشاردبایەوە، ئەوا پێڵاوەکانی بەم شێوەیە بە قوڕ نەدەبوون. خۆشتان ئەوە دەزانن. قسەیەکی جوانە. ئەو ڕاست دەکات. کوڕی لاو، هیچ بەڵگەی ترت بەدەستەوەیە؟ بەڵێ، ڕێگاکە لە لۆکاربۆوە تا ئێرە نیو کاتژمێر دەخایەنێت. باوەڕ ناکەم کەس بتوانێت بەم کاتە کەمە ئەم هەموو سێوە زۆرە بخوات. یەڵە دەی کورە وەرە ئێرە بنووە بابە. وەرە با گوێت دەربینم. سوپا و وەک خوشک و باوکە دەرگای سەلاحی گیانەی کێر بێت. داوای لێبوردن دەکەم ئەی کوڕی باش ئەو منداڵە هیچ ئیشم لۆ ناکا و هەر سێوم لێ دەخواتن نازانم چی لێ بکەم. وەرتە بەڕێزتە زۆر سپاست دەکەم منی لە گرفتێکی زۆر گەورە ڕزگار کرد بەرگری کردنەکە زۆر باش بوو زۆر سپاست دەکەم. پێویست بە سوپاس ناکا. فەرموو سێو بۆ تۆ. زۆر سوپاس من ڕامیۆم ئەی تۆ؟ ئەمە ئاگادارییەکە دەربارەی بازاڕی لۆکارنۆ. ئەزانی بخوێنیتەوە ها لە دێیەکەی ئێمە بەس موختار ئەزانێ بخوێنیتەوە بنوسێ ها ڕاستە ها دەبێ بدۆزمەوە. لەبەر چی؟ پیاوێک لەوێ چاوەڕێ مەکە. بۆ تۆ ئەچی بۆ میلانۆ؟ بەڵێ، ڕاستە. لە دوکەڵ کەشپاکردنەوە کار دەکەی؟ تۆ چۆن زانی؟ چونکە منیش وەک تۆم. کەش لە پاککردنەوەی کورە کار ئەکەی؟ نسیۆنم دە بازاری ئه و قەیرم نەدیتوە. شاری لۆکارنۆ لە شارەهارە گەورەکانی ئەم وڵاتەیە. ئەم بازاڕەشی گرنگترین شوێنی ئەم ناوچەیەیە. ئەمە چیە؟ کانۆ کەل و پەلە و جێگای سەرسوڕمان بوو لە لایەن ڕۆمیەوە لە بەر ئەوەی ئەوە یەکەم جارە چاوی بە بازاڕێکی وا گەورە و ڕەنگاوڕەنگ بکەوێت. ئەلفرێدۆش بە لایەوە ئاسایی بوو هەموو پرسیارەکانی ڕۆمیۆ بە بێ بێزارییەوە وەڵام ئەدایەوە. سەیری ئەم یارییە کە، چەند شتێکی جوانە! کلیلەکەی بسوڕێنە. کلیلەکەی؟ بەڵێ، تۆ بێنە. شێوەی ئەم یاریەم بینیوە لە شاری لۆکارنۆ سەردانی لۆکارنۆ شت کردووە بەڵێ. دیارە تۆ زۆر لە شارەکان گەڕاویت، ئایا خێزانەکەت دەوڵەمەندە؟ ئیدی بۆ لە پاککردنەوەی کوورەکانە کارەکەی؟ گوێ بگرە، من ئەلفرێدۆم پێ دەگوترێ، نامەوێ ئەوەندە پرسیاریشم لێ بکەیت. با بڕۆین. ئەمە چیە باوکە ئەڵێی هەواڵی نێت دەست کەوتوە بۆ ڕۆژنامە. کوڕە بینی تۆزێ لەمەو پێش بێرەدا تێپەڕی. ها پەنجا هەزار دیاری دێت بۆ ئەو کەسەی کە هەر زانیاریەک دەربارەی ئەم کوڕە یا خوشکەکەی ئەدات سەد هەزار ئەدرێت بەو کەسەی کە هەردووکیان ئەهێنێت بۆ ئەم ناونیشانەی کە لە خوارەوەیە سەد هەزار ئەمانە کێن؟ نازانم دەچم بەدوایدا دەگەڕێم. ئەی خوایە گیان چۆن لەدەستم دەچوو. برێن دزیەکە بەشکێن یارمەتیت دەدەم. لاتۆ پیسکە. باشە پێویست بەوە ناکات بەڵام. بەڵام چی دەمترسێنی ها. باشە هەست دەدەین ڕزگارم کە نیوەت دەدەمێ. وای کە چەند فێڵ بازی. لە تۆ خراپتر نیم ئێستاش بێنە بەشەکەم. زۆر باشە ها بگرە. ڕۆمیۆ، بەڕاستی نازام چۆن سوپاست بکەم. پێت بە سوپاس ناکا چونکە تۆ یارمەتیت دام کاتی من تاونبار کرام بە جسی نوسیەوەکان. لە ناو ئەم جانتایەدا شتێکی تێدا هەیە کە لە هەموو ژیانم گرینگترە. بەڵێ ئرە مەخزەنی لۆ نیە. ئەی بۆچی دواکەوتوی تا ئێستا ی بێ مێشک. ئای ها ئێمە زۆر ماندوو بووین تاوەکو ئێرەمان دۆزیەوە. چی؟ دەمە داخای کەللە پوودە. ئەه ڕۆمیۆ ئەزندەی ئەوانەی تری چاوەڕێتان ئەکەن. چی دەڵێی؟ بەس بڵێ ئەی بێ عەقڵ. زیادە ڕەوی زۆرم ناوێ من. دیارە ڕۆمیۆ و ئەلفریدۆ بە تەنیا نین لەو سەفەرەیاندا بۆ شاری میلانۆ بۆ کاری دووکەڵکێش پاکردنەوە، بەڵکو منداڵێکی یەکجار زۆرن. ئایا هەوڵی ڕاکردنیان دەبێ سەربگرێت؟